واشهد ان حبيبنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على المبعوث رحمه للعالمين شفيعنا محمد وعلى اله واصحابه اجمعين اوصيكم عباد الله ونفسي الخاطئه بتقوى الله وطاعته فاتقوا الله ايها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله تعالى قال رسول اللە صلی اللە علیە وسلم، انما بعثت لاتمم مکارم الاخلاق. مسڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بژێ بەسەرتاندا ئێمە لە مانگی محەڕەم داین و ئەمڕۆ یانزەی محەڕەمە و باسی وتاری پێشوم پرسیارێک بوو خوا بۆچی پێغەمبەری ناردووە بۆ مرۆڤایەتی یا فەلسەفە و حکمەتی ناردنی پێغەمبەران چییە کە خوا ڕەوانەی کردوون بۆ گەل و نەتەوەکان و مرۆڤایەتی وەڵامی ئەم پرسیارەمان لە دوو فەرموودەی پێغەمبەرا وەرگرت صلی الله علیه وسلم یەکەمینیان ئەفەرمێ إنما بعثت لأتمم صالح الأخلاق خوا منی ڕەوانە کردووە بۆ ئەوەی ڕەوشتە چاکەکان تەواو بکەم دوهەمینیان مەکاریمە لەخلاق ڕەوشتە بە ڕێز و باشەکان تەواو بکەم کەواتە غایە و فەلسفە لە نردنی ڕسول الله صلی الله عليه وسلم بۆ مرۆڤایەتی بریتە لە گەیاندنی ئادەمیزاد بە مستەوایەک لە ڕەوشت و ئەخلاقا کە جێگەی ڕەزامەندی خوا بێ و جێگەی ئەوە بێ یەک لە یەک ئیسراحەت بکەین و ئاسوودەییمان دەست کەوێ. لە قورئان و سوننەتدا ڕەوشت و ئاکاری جوان و ئەخلاقی باش پانتاییەکی زۆریان داگیر کردووە دەیان فەرموودەی پێغەمبەرمان هەیە دەیان ئاەتی قورآنمان هەیە لەسەر ئەوەی کەوا باسی سیفاتی باشی ئینسان دەکا هەروەها زەمی سیفاتی خراپی ئینسانەکان دەکا ئەو ئینسانە هەر کەسێ بێ هەر پلە و پایەکی هەبێ چاک بوو بێ لە قورآە ناوی تۆمار کراوە خراپ بوو بێ ناوی تۆمار کراوە بەڕێزان ئەمڕۆ کێشە دەرد دیاردە بریتییە لە نەمان یا کزبوونی ئەخلاق و ڕەوشتی باش ئێستا ئێمە لە هەرێمی کوردستان لە چیمان کەمە سەیری بینا و بە ئینگلیزی ئەڵێن سیتیەکان یانی ئەو شارانەی دروستیان کردو ئەمە سپیە ئەمە سەوزە ئەمە ڕەشە ئەمە بۆرە ئەمە نازانم چییە لە سلێمانی لە دۆک لە هەولێر شاچوە بە ئاسمانە هەوربڕ لە سەیارە ئاخر مۆدیل لە مۆبایل و ئینتەرنێت پێش یابان و سین و ئەمەریکا ماناوەتەوە لە بازرگان زۆر ملیارێر زۆر لە ڕێکخرا و لە حیزب و سیاسی و ڕۆشنبیر لە حەد بە دەرمان هەیە بە قەدەر و وڵاتانی عەرەبیمان هەیە ڕادیۆ و تەلەفزیۆنێکی ئێجگار زۆرمان هەیە دەشتی فراوان ئاوی باش هەوای پاک خاکی بەپیت دەستی ئیشکەر ئەی کوردە تۆ لە چیت کەمە قەنەعەت بکەن هەر ئەو کێشەی قورآن بڕیوێتیەوە کێشە کێشەی ئەخلاقە ئەخلاقیش وەکو پێم وتن جمعی پێشوو بە باسی جنس و ئەوانە تێ نەگەن ئەخلاق لە قورآە پانتاییەکی گەورەی هەیە غەریزەی جنس جزئێکی بەس بچووکە لەم پانتاییە گەورە ئیبراهیم إنه كان صديقا نبيا ڕاستگۆ بوو پێغەمەر بوو ڕاستگۆیەکەی خستوەتە پێشەوە چونکە گەر ڕاستگۆ نەبێ بۆ پێغەمەرێتی ناشێت بازاری ئێمە بەدەست درۆگیری خواردووە ناز ئەکا بەسەریا کە هارونیشی کردەوە بە پێغەمبەر لەگەڵیا ئیسماعیل كان صادق الوعد وكان رسولا نبيا وعد و پەیمانە ئیسماعیل ئەیدا ئەیگەیان دەجێ ڕاستگۆ بوو ئیدریس کانە صدیقە نەبیە ڕازگۆ بوو پێغەمەری خوا بوو ئیتر بەم جۆرە بڕۆ بە ناو هەموو پێغەمەرانە بگەڕێ قورآن وەسفی هەموویانی بەوە کردووە بۆ بۆچی خوا پێغەمبەری نار فەرمی لئوتەمیمە مەکاریم الاخلاق ئەمڕۆ چەند دانە فەرموودەی تر لەوانە ئەخەمە خزمەت ئێوەی بەڕێز بە ئومێدی ئەوەی بێینەوە سەرخەت یەکێ لەو قسانەی پێغەمبەر کردوێتی سەل الله عليه وسلم کە زۆر بەی زۆرمان لەبەرمانە، المسلم من سلم المسلمون من لسانه و یده، ئیمامی بوخاری و موسلیم ڕوایەتیان کردووە، مسلمان کێیە ئەی پێغەمبەر صلی الله علیه وسلم، مسلمان کەسێکە خەڵکی لە دەس و زمانی بێوەی بن، دەی تۆ خۆت سەیری خۆت کە سەیری حکوومەت مەکە سەیری ڕوس و ئەمریکا مەکە سەیری دەسەڵاتدار مەکە خۆت زانە ئایا خەڵک دەرودراوسێ مسلمانان هاوڵاتیان لە دەست و زمانی تۆ سەلامەتن بێوەین یا ئازاری خەڵکە دەی یا بەدەم یا بەدەم بوختان بۆ خەڵک دروستەکەی تۆمەت دروستەکەی قسەی ناشرین بە خەڵگەڵێی ئاگات لێبێ ئەمەیە تعریفی پێغەمەری خوا حەزەکەی مسلمان بی بەڵێ من سلم المسلمون من لسانه ويده لە فەرموودەیە ترا فەرموێ ليس المؤمن بطعان ولا لعان ولا الفاحش ولا البذيء ئیماندار کەسێ نییە تانەی زۆر بدا لە خەڵکی تەعان نییە تانە نادا لەعنەت ناکا لە خەڵکی وللفاحش فاحشەی لێ ناوەشێتەوە کاری نەشیاو و زشت ئەنجام نادا ئەمە سیفەتی مسوڵمانە ئیماندارە پێغەمبەر دەفەرمێ صلی الله علیه وسلم قورسترین شتێک لە ڕۆژی قیامەتە ترازوی پێ بخرێتە ترازوی ئینسانی پێ قورس بێ لە ڕەوشتی باش، ڕاستگۆیی، دەستپاکی، پیاوەتی، شەهامەت، سەخاوەت، لێبووردن، ئەمە ئەمە ئەخلاقی باشن. ئەمانە ڕەوشت، ئەمانە قورسن لە ترازوی حەسەناتا. وان صاحب صاحب حسن الخلق کەسێ ڕەوشتی باش بێ لێرە لە یبلغ به درجة صاحب الصوم والصلاة مادەم ڕەوشتی باشە با نوێژ و ڕۆژی سونەتی زۆر نەبێ ئەگاتە پلەی ئەوانەی کەوا بەردەوام نوێژی سونەت و ڕۆژی سونەتە گرن ئەگاتە ئەوێ ئیمامی ترمزی ڕواتی کردووە پرسیاریان کرد لە پێغەمەری خوا صلی الله علیه وسلم چی زۆر خەڵگە خاتە بەهەشت فەرمی تەقوە الله وحسن الخلق یعنی ڕەوشت باشی لەگەڵ خوا و ڕەوشت باشی لەگەڵ خەڵک لای خوا بگرە لای خەڵکیش بگرە هەیە لای خوای زۆر تنگرتووە بەڵام لای خەڵکی بەرەڵا کردووە هەیە لای خەڵکی زۆر تنگرتووە حتا نوێژ ناکا زۆر دەوڵەمەنە حەج ناکا بیر لەوە ناکە ئەڵێن بۆ کاکە ئەڵێ کورم خزمەتی ئەو خەڵکە مهمە ئێ باشە تۆ کە ئەم لاکەەوەە تنگرتووە دا ئەم لاکەش دەرەجەی نەجاح بێنە تیا پەنج بێنە نامانەوێت سەڵ بێنی لەمیانە چەقاوەستوو نەبێ، جنێو فرۆش نەبێ، لە خەڵکەوە نزیک بێ، ئەم خەڵکە ئەم کەسە خوای گەورە جەهەنەمی لێ حەرامەکا. کاتێکە ئێمە ئەمرین ئەمان خەلە گۆڕ مەلایکە دێن بۆ لای ئەم جەنازەیە عەزاب یەت لە لای ڕاستەوە نوێژ نایەڵێ لە لای چەپەوە ڕۆژوو نایەڵێ لە لای سەریەوە زەکات نایەڵێ لە لای پێیەوە ساڵح الأعمال نایەڵێ ئەخلاقی جوان نایەڵێ ئەی ئەگەر ئەخلاقی باش نەبوو ئەو سێلاقەی لێگیراوە بەڵام لەوەوە یەن بۆی کەواتە بێ ئاگامان لێبێ و وریابین پیاوێ هات بۆ لای پێغەمەری خوا صلی الله علیه وسلم وتی ئەی پێغەمەری خوا فڵانە ژن دراوسێمانە شەو نوێژی وایە ڕۆژی سنەتی وایە تەسبیحاتی وایە ئەوەنە باسی چاکەکانی کرد پێغەمەری خوا سەری سوڕما صلی الله علیه وسلم پیاوەکە وتی بەڵام ئەو نوێژە زۆرە، ئەو سەدەقە زۆرە، ئەو ڕۆژوە زۆرە فریای ناکەوێ مادەم بە زمانی ئازاری دراوسێکانی ئەدا. باسی ژنێکی تری بۆ کرد هەرە و پیاوە وتی ئافرەتێکی تر هەیە نوێژ و ڕۆژی فەرزەکە سندەت زۆر ناکا بەڵام بەڵام ئەزانی چی پێغەمەری خوا إنها تصدق بالأثوار من الأقط کەشک کەشک نییە دۆی وشک کراوە بەشی دراوسێکانی لێ ئەدا لا تؤذی جیرانها بلیسانها ئازاریان نادا بە زمان فەرمووی هیە فی الجنە ئەمەیان لە بەهەشتایە ئەمەیان بەهەشتیە حەدیسی مفلیستان بیستووە نوێژی زۆرە ڕۆژی زۆرە زەکاتی زۆرە ئەمرەی زۆرە خێری زۆرە بەڵام ڕۆژی قیامەت تاپیە هیچی پێ نییە بۆ چونکە ئەو شتانەی کردووە بەڵام شەتەمە هازا جنێوی داوە بم قذف هذا، بوختانی بۆ ئەوە کردووە. اکل مال هذا، ماڵی ئەمی خواردووە. سفک دم هذا، خوێنی ئەو کەسەی ڕژاندووە. لەمە ئەدرێ بە حەسەناتەکانی، ئەدرێ بەم کەسانە تا یەک چاکەی نامێنێ، نە نوێژ، نە ڕۆژوو، نە زەکات، نە حەج، نە سبحان اللەیەکی نامێنێ، هێشتا هەر قەرزارە، جا لە خوا لە گوناهی ئەوان هەڵەگری ئەیدا بەسەری ئەمە، ئەمە موفلیسی ئوممەتی پێغەمبەری خوایە. ئاگاو لێی عەزیزەکەم حەدیسێکی تر پێغەمەری خوا فەرمی ئەو کەسەی بەڕۆژوی خوا محتاجی ئەوە نییە تۆ خۆڵ تین و برسی بکەی ئەگەر قەولی زور واز لێ نەیەنی برسێتی و تینوێتی بۆ ئەگەن ئەمێنێتەوە نوێش هەڵسوکەوتەکە و بۆ ئەمێنێتەوە بۆ حسێب ناکرێ بەڕێزان هەوڵ بدەین محاولە بکەین لە خزمەت پێغەمەری خواسە لە الله عليه وسلم قسە بکەن ئەڵێی قەڕەکە شکاون ئەڕێسن قسە ئەکەن ئەمە یەک المتشدقون ئەوانەی گوپیان پڕەکەن و زمانیان یعنی فەلسفە لێدەن لە قسەکردنا المتفەهیقون المتکبرون ئەوانەی کە خۆ بەز لەزانن ئەمانە خراپترینی ئومەتی پێغەمەرن بەڵام چاکەکان ئەوانن ئەخلاقیان باشە بۆیە خوا پێی ئەفەرموێ، وانک لعلی خلق عظیم، بەڕاستی تۆ لەسەر لوتکە و قمەی ڕەوشتی بەرز و ئاکاری جوانی ئەی پێغەمبەری خوا. لە کۆتایی وتارەکە فوضەیلی کوڕی عیاض خوای لێ ڕازی بێ ئەفەرمێ من ساء خلقه ساء دینه ئەوەی ڕەوشتی لار و خێچ بێ دینی لارە. ئەوە یەک جونەیدی بەغدادی ئەفەرموێ لەئەن یەسحەبەنی فاسق حەسەن الخلق ئەحەب إلي من ئەن یەسحەبەنی قارئ سید الخلق ئەڵێ کابرایەکی گوناهبار ئەخلاق و ڕەوشتی باش بێ ڕەفیقیم بکات پێم خۆشترە لە کەسێکەوە قورئانزان بێ بەڵام ڕەوشتی خراپ بێ چونکە مە دوو جار زەرەری هەیە قورئانی لە دڵایە قورئانی لە سنایە بەڵام درۆزنە دەست بڕە خوا پەنامان با ئەوە دوو حەسەنی بەسری خوای لێ ڕازی بێ فەرمێ حسن الخلق بریتیە لە چاکەکردن لەگەڵ خەڵک ئەوە یەک واز عەزیەت نەدانیان ئەوە دوو و طلاقە الوجه ڕووخۆشی، ئەوە سێ، ئەوە حەسەنی بەسری وا ئەفەرمێ. عەبدوڵای کوڕی موبارەک وتیان ڕەوشتی باشمان بۆ خڕکەرەوە لە یەک کەلیمە، فەرمی لا تغضب تووڕە مەبە، پیاوێ هاتە لای پێغەمبەری خوا فەرمی ئەی پێغەمبەری خوا ڕەوشتی باش پێم بڵێ فەرمووی تووڕە مەبە، جارێکی تر فەرمووی تووڕە مەبە، وتی نەسیحەتێ ترم بکە هەر فەرمووی تووڕە مەبە. کەواتە تووڕەبوون ئەخلاقێکی خراپە، ئیسراف ئەخلاقێکی خراپە، زوڵم ئەخلاقێکی خراپە، درۆ ئەخلاقێکی خراپە. ئێستا بەڕێزان بەرەو ئینتیخاباتە ڕۆین، ئەم میلەتە خۆی زۆر زەحمەت داوە لە نەوە و دووە تا ئێستا ئینتیخاباتەکا زۆرێ لەم میلەتە متمانەی نەماوە بە پەرلەمان و ئینتیخابات و کاندید و ئەمانە بۆ چونکە هەندێکیان درۆی شاخداریان کردووە سوێنەکە بە ناهەقیە خۆن ئیش ناکا بۆ میلەت بەو پەرلەمانە غەدرەکە لە میلەت لەبەرەوە خەڵک سار بۆ تۆڵێ بڕۆم چی بکەم خوار نەڕۆم باشە کەواتە ئێمە ئەزمەی پیاومان هەیە خوا فەرمە مینە المؤمنینە ڕیجالون ئیمانداران هەموو پیاون بەس خوا فەرمێ لە ناو ئیماندارانە پیاوانێ هەن بەڕێزان تکا ئەکەم داوا ئەکەم ئەپارێمەوە لە خۆم و لە ئێوەی بەڕێز با هەوڵدەین ئەو سیفەتەی جوانە ڕنگ بینەوە پێوەی با بە ئەخلاقمان خەڵکمانکەین بۆ لای خوا با بە ئەخلاقمان خەڵکمانکەین بۆ کوردایەتی بۆ ئینتیخابات بۆ حکومەت بۆ بازاڕ جارێ تریش هەر لەم مینبەرا پێم وتن پیاوێ هەبوو هەنگوینی ئەفرۆشت هەنگوینی خالیس هی ئەو کێوانە پیاوێکیش هەبوو سرکەی ئەفرۆشت تەبعەن سرکە ترشیات ترشە هەنگوینی شیرینە بەڵام سبحان الله خەڵگە ڕۆشتن ترشاتەکەیان زۆرە کڕی ئەو هەنگوینە خالیسەی هەورامان و قەندیلیان نەکڕی کابرا پرسیاری لێکرد و تێرە کاکە تۆ هەنووی نەفرۆشی ئەویش ترشیا دەفرۆشێ بۆ ئەو مشتری زۆرە و تۆ ئاوا جوڵا نازانم گوتی منەزانم وتی چییە؟ وتی ئەو ترشیات ئەفرۆشێ بەڵام ڕووی وەک هەنگوین شیرینە تۆ هەنگوی نەفرۆشی بەڵام وەکو گوژاڵکە ترش و تاڵی بەرامبەر بە مشتریەکانن کەواتە حەتتا ڕەوشت زەرەر دا لە بازاڕەکەت، زەرەر دا لە کۆمپانیاکەت، زەرەر دا لە عەشیرەت و حیزبەکەت، لە حکوومەتەکەت، لە دینەکەت، لە مزگەوتەکەت. دە مەبە بە زەرەر. ئەها ئەڵێن سەگی سپی بۆ بارخانەی لۆکە زەرەرە. ئەو پەندە یەعنی چی؟ یەعنی لەناو ماڵێکا لارێکی تیا بێ، لە گەڕەکێکا، لەناو حکوومەتێکا، لەناو حیزبێکا، لەناو عەشیرەتێکا کەسی لار و خوار و خێچی تیا بێ زەرەرە دا لەوانی تر. با هەوڵدەین ڕاست بین ڕاست بینەوە بۆی خوای گەورە دەروی خێرمان لێ بکاتەوە گلێ یەکەن لە بەختی خۆتان پارە نییە ئیش نییە تەواو من يتق الله يجعل له مخرجا ئەوەی تەقوای خوای هەبێ خوا دەروی لێکاتەوە لە تەنگانە ڕزگاریەکا وەیەرزوقه من حیث لا یحتسب لە شوێنێکەوە ڕۆزی بۆ ئەنێرێ بە خەیاڵ و مێشکی ئەمان نەهاتبێ کەواتە ئەگەر ڕزقت کزە بە تەقوا بچۆرەوە ئەگەر تەنگ پێڵ چناوە و چواردەوری دنیا و لێ گیراوە بەرەو باشتر ببەین خوایە خراپ لە ناومانا مەهێڵە سیفاتی خراپمان هەڵگرە خوایە ڕەحمان پێ بکە بە هەڵە و کەم و کورتی خۆمان لەگەڵمان مەکە خوایە حاڵی ئەم میلەتە باشکە خوایە وەزعی ئەم میلەتە بەرەو باشتر بەرە خوایە انتخابات هەڵبژاردنێکە لە ڕێ ئەم میلەتایە بیکە بە ئەسبابی عیزەتی دنیا و قیامەتمان بیکە بە ئەسبابی خۆشبوونی گوزەرانمان لە دنیا و سەربەرزیمان لە قیامەتا خوایە ئەوەی کەوا دڵسۆزە بە تۆ بە دینی تۆ بە میلەتی تۆ بە عەبدەکانی تۆ بەم خاک و بەم نیشتمانە مووەفەقیکە خوایە ئەوەش کەوا نیەتی خراپە و